بەشی نۆهەم. بە هەر حاڵ گفتوگوی ئەم شۆمان زۆر درێژاکێشێ ئیجازم بدەن تا پێیان ڕابگەێنم شو بۆ ئێوە ساز بکەن بۆ خۆشم پێکی کۆنیاک بهێنن من عسابم پەرش و بڵاوە لە سەعات چوار و نیوە واتە لەو کاتەوە کە لە ئێوە جیابوومەتەوە تا ئێسەنە ئاراوم بێ ئۆقرام گەرچی ئەمە حاڵی تەنها ئەم شۆم نییە مانگێکە بێ هاتوومەتەوە بۆ تاران و چەند ڕۆژێکە بۆ بینی تابلۆکان پەرێشانم هەموو جارێک کە ساڕۆژی نزیکە بێتەوە ئەمە حاڵی منە هەر بۆیە ئەم ڕۆژانە بەرەو شوێنی دوور سەفەرەکەم تا دەستم بە تابلۆکان نەگات بەڵام تر ئەم ساڵ خۆم پێنەگیرا هەڵسا بۆ سەر پێ دەویست بەرەو لای دەرگاکە بڕات وتم زۆر چاکە تا ئێوە ڕایان دەستپێرن شێو ساز بکەن منیش تابلۆکە کەمەوە نەخێر جارە سەبرکەن بەرەو لای من گەڕایەوە دەستی خستە سەر دەستی ئەو کورسی کە منی لەسەر دانیشت بووم وتی سەبر کە من هێشتا ئامادە نیم. دەرگاکەی کردەوە و چووە دەرێ. من لە کەلوپەلەکانی ژوورەکە ورد بوومەوە. لە بەشی سەرەوەی ژوورەکە مێزێکی نووسین هەبوو. چەند کتێبێک و هەندێک کاغەزی سەفتەکراوی لەسەر بوو. گڵۆپێکی بەرزی کڵاوە سەوز سەر مێزەکەی ڕووناک دەکردەوە. لە دەستە ڕاستیشدا قەفەسێکی بچووک هەبوو کە پڕ بوو لە کتێبی فەڕەنسایی، لەسەر مێزەکەش وێنەیەکی مامۆستا دەبینرا کە لە چوارچێوە نرابوو. پردەکانی ژوورەکە سورمەیی بوون، لەسەر کۆمیدییەک چەند پەیکەرێکی کۆن ڕێزکرابوون، تابلۆی حەشاماتەکەش ڕەونەقێکی تری بە ژوورەکە دابوو. دوو کورسی تر و مۆبیلەیەکی گەورە دیمەنی ژوورەکەیان تەواو دەکرد. هەڵسام و بەرەو دیوارەکە ڕۆیشتم تا تەماشای تابلۆی مامۆستا بکەم. لە هەمان کاتدا ئافرەتە نەناسەکە دەرگای کردەوە و بە دوایدا، کارەکەرەکەی بە سینییەک و دوو پەرداخەوە هاتە ژوورێ، ئەمانەی لەسەر مێزەکە دانا و ڕۆشت ئافرە تەنەناسەکە بتڵێک کۆنیاکی دەرهێنا و لەسەر مێزەکە داینا و دانیشت پێکێک کۆنیاکی هەڵدا تۆزێک بیری کردەوە وتی باجارێ پێتان بڵێم ئەوم چۆن ناسی پاشان چیتان دەوێ بپرسم من پرسیارم نییە لێتانی بکەم حەز دەکەم هەرچی زووترە دەربارەی ئەو قسە بکەن من نامەوێ هیچ شتێک دەربارەی ژیانی خۆم بڵێم شتێکی تازەی ئەوتۆ لە ژیانی مندا نییە کە جیابێ لە چارنووسی زۆربەی خەڵکی و ئێوەش چ کارێکتان بە من و چارەنووسی کەسانی وەکو من دەبێت بەڵام مامۆستا تا ڕادەیەکی زۆر لە دەوروبەرەکەی خۆی گەورەتر بوو بەوردی لە یادم نییە چ ساڵێ بوو ناسیم بەڵام ئەوەندە ئازانم کە من نۆزدە بیست ساڵانێک دەبووم کچێک بووم جەسوور خۆم دەڵێم جەسوور ئەگینا کچەکانی هاوڕێم بە بێشەرم لە قەڵەمیانەیەم دەمتوانی خۆم بە کەسێک بناسێنم کە هەرگیز لەوبەر نەمدیبێت و نەمناسیبێت و بە سەعات قسەی لەگەڵدا بکەم دەربارەی زۆر شتی بێ سەروبەر شتی وەها کە خۆشم نەمدەزانی چین چونکە جوانیش بووم ئەم سیفەتەی من کاریگەر بوو لاوەکان کەیفیان بەم جەسووری منە هات و پەڕوباڵیان بۆ دروست دەکرد لە قوتابخانە مناڵێکی گێل نەبووم بەڵام توانام لە قەوارەی خۆم پتر گەورە کرابوو تاقانی دایک و باوکی خۆم بووم و زۆر نازیانە کێشام دایکم دووەم ژنی باوکم بوو بچووکترین ڕۆڵی لە بەڕێوەبردنی ماڵەکەیانە بوو هەموو شتێک بە حەزی باوکمەنجامەدرا دایکم جار جار بۆڵەیەکی ئەکرد بەڵام لە کۆتاییدا تەسلیم دەبوو هەر لە مناڵیمەوە حەزم لە نیگار کێشانە کرد هەندێ جار بۆ خۆم بە ئاو ڕەنگ دیمەنی سروشتمە کێشا باوکم ئەوەندەی هەبوو کە دەستی بگاتە دەمی و ژیانی من لە ڕووی مادیەوە باش بوو هەمیشە لە خۆشگوزەرانیا بووم لە هەموو تەمەنما هەستم بە هەژاری نەکردووە باوکم زیاد لە پێویست نازی دەدامێ و وای دەزانی زۆر بەهرەوەرم پێی دەوتم تۆ زۆر بەهرەمەندیت ئەگەر کار بکەی ڕۆژ لێ دێت دەبی بە گەورەترین نیگارکێشی ئافرەتی ئێران زۆربەی وەخت کە باوکم لەگەڵ هاوڕێکانیدا دەبوو یاری کاغەزی ناکرد یان دەربارەی سیاسەت و مەسەلەکانی ڕۆژ و بارودۆخی وڵات قسەی ناکرد بۆ تێرکردنی هەستی خۆپەرستی خۆی کارەکانی منی پیشانی ئەوان دەدا و شانامەی پیا هەڵدەدام ئەگەر جوان نەبوومایە و کارەکەی خۆم بە جددی بگرتایە لەوانە بوو شتێ بە شتێ بکەم بەڵام چونکە سەرە ڕۆ ڕاڕابووم هەرچیەکم بویستایە باوکم دەیخستە بەردەستم هەر لە تەمەنی شانزە ساڵیمەوە هەستم کرد کە لە ڕێی جوانی و ڕوخسار و پڕکێشیمەوە پتر دەتوانم دەرکەوم و وەک لە ڕێی هوەرەوە لە ئەنجامدا هیچ کارێکم بە جددی نەکرد هەمیشەش ئاسانترین ڕێگام هەڵدەبژارد. هەر لە یەکێک لەو ڕۆژانەیە بوو کە باوکم دەربارەی ئەو واتە مامۆستاماکان قسەی بۆ کردم ئەو دەمە دوو ساڵ بوو خانی مامۆستایانم تاو کردبوو خەریک بوو لە تاو بێکاری ڕۆح دەهاتە سەر لێوم باوکم وتی ماکان لە فەرەنگ نیگارکێشی خوێندووە و ماوەیەکیش لە ئیتالیا بووە و لە نێوەندی هونەریدا پلەوپایەیەکی تایبەتی هەیە، تابلۆکانی لە برەودان و خەریکە لە نێو پیاوان و خانەداناندا ڕەنگ دەداتەوە. هەر لە قسەکانیشیدا وتی کەوانەی تایبەتی دەڵێتەوە وا چاکترە منیش بچم بۆ لای ئەو تا نیگارکێشی بخوێنم. دایکم کە ئافرەتێکی بە ئیمان و لە خوا ترس بوو، نیگارکێشی بە حەرام ئەزانی، زۆر لەگەڵ ئەم ڕای باوکمدا نەبوو. دوو سێ مانگ باوکم و دایکم مشتومڕیان بوو لەسەر من کە چی بکەم و چی نەکەم دایکم دەویست بم دابەشوو بەڵام باوکم دەردی ژنهێنانی چشتە بوو لە ناخی دڵەوە حەزی دەکرد من خۆم مێردی خۆم هەڵبژێرم ئیتر جاری وا بوو کە ئەم مشتومڕە بە ناخۆشی لە نێوانیاندا کۆتاییە هات ڕۆژێکیان بەبێ ئەوی بە کەس بڵێم دەستمدایە کارە هونەرەکانی خۆم کە زۆر بە جوانم دەزانین بەرەو کارگەی ئەو ملی ڕێگام گرتە بەر نازانم من هیچ کاتێک نەمتوانی ڕحێتی خۆم شی بکەمەوە هەرگیز نەمتوانیوە نەک لەبەر ئەوەی بیرم لەوە نەکردووەتەوە نا بەڵکو لەبەر ئەوەی نەمتوانیوە پێی بۆ هۆیانە بەرم کە پاڵیان پێوە ناوم کارێ بکەم کە نەدەبواە لێم بوەشایەتەوە کارێکی ناشیرین کارێک کە لایەقی کچێکی چینەکەی خۆم نەبوو کردوومە بەڵام هەرگیز بە کارێکی ناشیرینم نەزانیوە نازانم چۆن و بۆچی بەڵام هەر لە یەکەم ساتی بینینیەوە زانیم کە ڕووبەڕووی مرۆڤێک بوومەتەوە جیاوازە لەوانی لەوبەر هەڵسوکەوتم لەگەڵا کردوون بە شێوەیەکی سیر هەڵسوکەوتی لەگەڵا کردم لە کاتێکا کەسانی تر هەموو دەکەوتنە ژێر سحری زەردەخەنە و ڕووخۆشیمەوە لە خۆ چوون کەچی ئەو نەک هەر سەرنجی زەردەخەنەکانیشمی نادا کە زەردەخەنەیەک بوون لە ناخی دڵەوە دەکەوتنە سەر لێ و چاو ڕوومەتم و هەڵقوڵاوی لاوێتی و دڵە زیندۆکەم بوو بەڵکو هەستم کرد هەر هیچ دەربەستم ناهات، ئەو خۆی لە بنەڕەتدا مرۆڤێکی لەخۆبایی نەبوو، بەڵام زۆری دەویست تا هۆگری کەسێک دەبوو. هەمیشە بەرگێکی سارد سیمای پۆشیبوو، زۆری دەخایاند تا دەروونی خۆی بۆ کەسێک ئاوەڵا ئەکرد، بەڵام بە پێچەوانەی هەموو ئەوانی کە ناسیبوومن زۆر بە سادەییەوە پێشوازی لێکردم، بەڵام ساردییەکەی شتێک نەبوو من بڕەنجێنێت. لەواچوو من بەلای ئەوەوە هەر هیچ جوان نەبم، هیچ شتێکی ناشرینی بەرامبەرم نەکرد، بریایی کرد. تا هیچ نەبێ مرۆڤ ئەو دەمامکە درۆیی کە لەم حاڵەتانەدا دەیپۆشێ فڕێی بدایە و ئەوسا ئەویش ناچارە بوو دەروونە پڕنەهێنێکی خۆی بخاتە ڕوو بەڵام هەر ئەو ڕفتارە ئاقلانە و هێمنانەی بووە سەرچاوی ئازار بۆ من وەخت هێویستم سکێچەکانی خۆمی پیشان بدەم چووە پشت مێزێکی بچووکە و دانیشت لەوە چوو بێوێ جۆرە ڕسمیاتێک بە تەماشاکردنی کارەکانم بدا و ڕادانی لەسەریان لایەنێکی تایبەتی و دۆستانە بە خۆ نەگرێت چەند کاغەزێکی لەو کاغەزانە گر بە دەستی چەپیەوە کە من نیگارم لەسەر کێشابوون بە دەستی ڕاستیش ئەوەی کە سەیری دەکرد دایدەنا هەموو سیرکردنەکەی دەقیقەیەکی خایند من چاوەڕێ بووم کارەکانم پەسەند بکە چاوەڕی ئەوە نەبووم وەکو ئەوانی تر پێم بڵێ شاکارت کردووە بەڵام بەلایەنی کەمەوە دەمویست بڵێ باشن خراپ نین لە کوێ فێر بوویت بەهەر حاڵ هێشتا لە سەرتا داید و پێویستی بە فێربوونە کەچی لە بری ئەوەی بە ساردی و وشتیەوە کاغەزەکانی دایەوە پێم وتی ئینشاءله لەمە دوا باشە بیت. یەکێک لە کارەکانم دەموچاوی کارەکەرێ بوو کە لە ماڵی خۆمان کاریە کرد ئەو کچە هەر لە مناڵیەوە لە ماڵی خۆماندا گەورە بوو بوو لە شانزە ساڵیدا شووی کردبوو مێردەکەی دوای یەک ساڵ مرد و مناڵێکی بەسەر داجێهێشت من وێنەی ئەم ئافرەتەم لەگەڵ مناڵەکەی دا بە ڕەنگی ئاوی کێشابوو بە خەیاڵی خۆم ئەو ئازارەم لە چاوەکانی و لە دەمی کراوەیدا بەردەستە کردبوو کە ئەو ئافرەتە بەدەست شەون و خونیەوە بە دیار مناڵەکەیەوەی چێژێ کەسانی دیکەم کارانی منیان دەبینی دەیان گەیان داسمان کەچی ئەو نەک هەر قسەیەکی نەوت کە هانمدا بەڵکو هەر سەرنجی و کارشمی نەدا کە لە کارەکانی ترم جیا بوو کە زۆربیان دیمەنی سروشت بوون ئەم کابرایە لە قسە کردندا زۆر ورد بوو حسابی بۆ هەموو وشەیەکی خۆیە کرد وەختێ کارەکانی دایەوە دەستم من تۆزێک دانیشتم بە ئومێدی ئەوەی هیچ نەوێ بە شێوەیەکی گشتی ئامۆژگاریەکم بکات بەڵام هیچی نەوت لەوا چوو بێوە بڵێت باشە گەر فەرمایشتێکی دیکەت نییە فەرم و بڕۆ هەراسانمان مەکە من لە هەموو تەمەنی خۆما مرۆڤێکی وام نەبینیبوو هەر هیچ نەبێ دەیتوانی پێم بڵێ ئەگەر ئەتەوێ فێری نیگار کێشان بیت وەرە و ماوەیەک کار بکە بزانم چیت لێ دەردەچێت لای خۆی من کە هاتمە کارگەکەیەوە پێم وت هاتووم فێری نیگار کێشان بم بیستومە کەوانی تایبەتی ئەڵێیتەوە دەتوت ئەم کابرایە بە هیچ جۆرێک بەلای وانەوتنەوەیان ناچێت بەڵام ئەو قوتابخانەی کە ئێستا ئێوە چاودێرین لەم قوتابیانەوە دروست بوو کەوانی تایبەتی پێدەوتنەوە نازانم ئەم پیاوە بۆچی کەیفی بە من ناهات ئەگینا هیچ هۆیەکی دی لە ئارایە نەبوو تا ئاوها لەگەڵمدا ڕەق بێت من چاوەڕێ بووم کارەکانی خۆیم پیشان بدا وەکو خەڵکی دی لەگەڵما گەرم بێت دڵی بە زەردەخانەکانم بکرێتەوە و تەنانەت داوای ئەوەم لێ بکا سەری لێ بدەمەوە یان هیچ نەبێت تاقە وشەیەکی لە زار بێتە دەرەوە بڵێ کە فڵانە کارتان باش نییە بەڵام نە بە پێچەوانەوە چەند ساتە دانیشتم ئەو ئەوەندە زیاتر بە ساردیەوە ڕفتاری لەگەڵا کردم تا ئاخریەکەی زەردەخەنە لەسەر لێو مشک بوو لەو دیداری یەکەم لەگەڵیدا زۆر هەستم بە سوچی کرد دەتوت بەبێ ئەوەی بەخۆی بزانێت دەویست بە چاوێکی سوکەوە سەیرم بکە باشە چ شتێک لە من داوای لەو کرد لە من بێزار بێت کاتی خۆم پێناسان و پێم وت کچی کێم پرسی سەیرە کچی ئەمیر کوهی مازندەرانیت و خەریکی نیگار کێشانیت ئەو زمانەی ئەو قسەی پێکرد زۆر ئازاریدام نازانم دەبێت لە دڵی خۆی دابیری لە چی کرد بێتەوە بۆ ماوەیەکی زۆر دوای ئەوە هەزاران جار ئەم ڕووداوم هێناوەتەوە بەرچاوی خۆم بێگومان بیری لەوە کردوتەوە کە ئەم کچە هەوەس بازە هاتووە نازوعی شوم بەسەردا بفرۆشێت پاشانیش بچێت لە هەموو لایەک بڵێ کە بۆ تا ئاشنای ئەو نیگارکێشە بەناوبانگەی کە هەموو خەڵکەکە ڕێزی لێگرن بەڵام نە ئەو ڕۆی نەیدامێ نەیدامێ هەڵسام خواحافیزیم کرد تۆزێک وەستام بەڵام ئەو دەستی درێژ نەکرد تا تۆقم لەگەڵدا بکە هەر بە تەنیا تۆزێک لەسەر کورسیەکەیە بەرز بوو و ئیتر من ڕۆشتم. زۆر ڕقم هەڵسا تا ئەو ڕۆژە هیچ پیاوێک بەو جۆرە ڕەفتاری لەگەڵا نەکردبوو نازانم هۆیەکەی چی بوو بەهەرحاڵ لەو ڕۆژەوە کینم بەرامبەر ئەم پیاوە وشک و بێ ئوسوڵە لەدڵاگرت داخی کردم تکاتان لە یەکەم بە سەرنجەوە گۆم بۆ ڕادێرن ئەو ڕفتاری لەگەڵ ما کارێکی گەورەی کردە سەر ژیانم ئەگەر کەمێک دڵ نرمتر بواە لەگەڵما لەوانەم و دەرفەتی ئەوم بۆ بخڵقایە کە چێژی هوەریم پەروەەردە بکەم وەختێ لە ماڵەکەی هاتمە دەرەوە ئەوەندەی نەمابوو دەست بکەم بە گریان پەڕەکانی لوتم دەدەرزین لە هەموو شتێک بێزار بووم هەر بیرم لەوە کردەوە هۆی چی بوو ئەم کابرایە بۆ جۆرە ڕفتاری لەگەڵا کردم بەڵام لە وەڵاما هیچم دەستگیر نەبوو ئێستا هەرچەند بمەوێ هەستی ئەو ڕۆژەی خۆمت بۆ ڕوون بکەمەوە و ئەزمونونەکانی دواترم خەم بەر ڕۆژنایی ئەو هەستە ناتوانم ئەوەی ئێستاش هەستی پێەکەم کەم تا زۆر تێکەڵ بە هەست و سۆزی ئەو ڕۆژەم دەبێت قۆناغەکانی ژیانی مرۆڤ لە یەک جودا ناکرێنەوە ئەگەر من مامۆستام نەبینایە و ئەو بیرەوەرییانەی کە لەگەڵ ئەودا هەمبووە لە سینەمدا هەڵنەکۆڵرایە، ئەو دەمە ئەم ڕووداوەش بەو قووڵییە مۆری بە دڵ و ڕۆحمەوە نانا. بە هەر حاڵ، ئەو ڕۆژە چەندە بیرم کردەوە هیچم دەستگیر نەبوو. نەمتوانی هۆی ڕەفتاری چ خۆم و چ ئەو شی بکەمەوە. بەڵام ئێستا کە خەریکم ڕووداوەکانی بیست ساڵ لەمەوبەر ئەگێڕمەوە، وای بۆ ئەچم کە هەر ئەو ڕۆژە دڵم،